بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەڕاستی ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ لای قەومەکەی فەرمانمان پێدا کە، قەومەکەت بێدار بکەرەوە پێش ئەوەی سزایەکی بەئێش یەخەیان پێ بگرێت، ئەویش وتی، ئەی قەوم و هۆز و گەلم، من بێگومان بێدارکەرەوەیەکی ئاشکرام بۆتان. داواتان لێ دەکەم کە هەر خودا بپەرستن و لە خەشم و قینی خۆتان بپارێزن و فەرمانبەرداری منیش بن، ئەو کاتە خودا لە گوناهەکانتان خۆش دەبێت و دەتانهێڵێتەوە بۆ کاتێکی دیاریکراو، بێگومان کاتی دیاریکراوی خودا وەختێک پێش دێت بە هیچ شێوەیەک دوا ناکەوێت ئەگەر بتانزانیایە. دوای سەدەها ساڵ بانگەواز، نوح سکاڵای کرد و وتی، پەروەردگارە من بە شەو و بە ڕۆژ بانگی قەوم و گەلەکەمم کرد بۆ یەکخوداناسی و پارێزکاری، کەچی بانگەوازەکەی من هیچی زیاد نەکردن تەنها ڕاکردنیان نەبێت، بەڕاستی من هەموو جارێک کە بانگم دەکردن تا لێیان خۆش ببیت پەنجەیان دەخستە گوێچکەیانەوە تا نەبیستن جلەکانیان بەسەر خۆیاندا دەدا تا نەمبینن، زۆر گەرم بوون لەسەر بێباوەڕی و خۆیان بە زل دەزانی و لووتبەرز بوون. پاشان من بە ئاشکرا بانگم کردن و وتارم بۆ دان، ئینجا من بە ڕوونی و بێ پەردە هەموو شتێکم بۆ باس کردن، هەندێ جاریش بە نهێنی قسەم بۆ دەکردن بۆ تاکە تاکە و خێزانەکانیان، بەردەوام پێم دەگوتن، ئێوە داوای لێخۆشبوون لە پەروەردگارتان بکەن، چونکە بەڕاستی ئەو زاتێکی لێخۆشبووە. بارانتان بە لێزمە و خڕم بۆ دەبارێنێت، ماڵ و سامان و نەوەتان پێ دەبەخشێت، هاوڕێ لەگەڵ باخ و باخاتدا، ڕوبار و چەم و جۆگەتان بۆ بەدی دەهێنێت. ئەوە چیتانە؟ ئێوە قەدری خودا نازانن، بۆ ڕێزی بۆ دانانێن و لێی ناترسن؟ خۆ ئێوە پێشتر نەبوون هەر خودا خۆی بە چەند قۆناغدا ئێوەی تێپەڕاند و دروستی کردن ئایا سەرنجتان نەداوە چۆن خودا حەوت چین ئاسمانی دروست کردووە مانجی کردوتە هۆی ڕووناچی تایاندا و خۆریشی داگیرساندووە هەر خودا خۆی ئێوەی لە خاچی زەوی بەدیهێناوە و پێی گەیاندون پاشان دەتان مرێنێت و دەتان خاتەوە ناوی هەر کاتیش بێوێت دەرتان دەهێنێتەوە ئەرە و خودایە زەوی بۆ ڕاخستوون چۆنتان بوێت و بۆچیتان بوێت بەدەستانەوە دێت تا بە ئارەزووی خۆتان پیایدا بگەڕێن لە ڕێگە فراوانەکاندا سەرەنجام نوح نائومێد بوو بۆیە وتی پەروەردگارە بەڕاستی ئەوان یاخی بوون لێم شوێنی ئەو کەسانە کەوتن کە ماڵ و نەوەکانیان قازانجی پێنەگەیاندن زیان نەبێت خودا نەناسان پیلانی گەورە و نەخشەی سامناچیان داڕشت وتیان خەڵچینە نەکەن واز لە خوداکانتان بهێنن نەکەن واز لە ود و سواع و یەغوث و یەعوق و نەسر بهێنن بێگومان ئەوانە زۆر کەسیان گومڕا کرد پەروەردگارە ئەم ستەمکارانە تەنها گومڕایی نەبێت هیچی تریان بۆ زیاد مەکە. جا لە سەرەنجامی گوناه و تاوانیاندا هۆزی نالەبار نوقم کران لە زریانەکەدا، ئینجا خرانە ناو ئاگرەوە، کەسیشیان دەست نەکەوت لە خەشم و سزای خودایی پەنایان بدات. ئینجا نوح وتی، پەروەردگارە هیچ کەسێک لە بێ بڕوایان لەسەر زەویدا مەهێڵە و تۆویان ببڕە چونکە بەڕاستی ئەگەر تۆ وازیان لێ بهێنیت هەرچی بەندەکانی تۆیە گومڕای دەکەن و کەسیشیان لێ نابێت لە نەوەی تازە مەگەر خراپەکار و تاوانبار نەبێت پەروەردگارە لە خۆم و دایک و باوکم و ئەوانە خۆش ببە کە دێنە ماڵم بە ئیمان و باوەڕەوە، هەروەها لە ئیماندارانی پیاو و ئیماندارانی ئافرەتیش خۆش ببە، ستەمکارانیش تەنها تیاچوون نەبێت هیچی تر نەکەیتە بەشیان.